الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيده والصلاة والسلام على حبيبنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه أجمعين أوصيكم عباد الله نفسي الخاطئة بتقوى الله وطاعته فاتقوا الله أيها المسلمون وتزودوا من التقوى وكونوا مع الصادقين قال الله تعالى و خالق الناس بخلق حسن سڵاو و ڕەحمەتی خواتان لێبێت مسوڵمانان جەژنتان پیرۆز بێ و تاعەتتان قبوڵ بێ و گردنتان ئازاد بێت خی پەروەردگار دامەزراومان بکات لەسەر بەرنامە جوانەکەی لەسەر ئیسلام و ئاخری عومرمان بە جۆرێک بێ کە رب العالمین لێمان رازی بێ بەڕێزان لە دنیایەکا ئەژین جەنجاڵ و پڕ لە ناسۆری و مەینەت بە تایبەتی لەم زەمانەیە ڕق زۆرە و و دوژمنایەتی و پاشقول لە یەکتریدان و لە یەکتری خوێندن دنیای کردووە بە زیندان و بە ژان. لەم ڕۆژگارەیا خەڵکی بە دوای کلیلی بەختەوەرییا ناگەڕێن. خەڵکی بەدوای کلیلی قفڵە داخراوەکانا ناگەڕێن هەوڵ ئەدا و پەلامار ئەدا بۆ شتێک بە خەیاڵی خۆی خۆشی ئەو لەوایە بەڵام مەینەتی بۆ ئەهێنێ سڕێک هەیە لەم حەیاتەیا نهێنیەکی گەورە هەیە لەم حەیاتەیا ئەوەیە کەوا ژان ئەکا بە ژیان و دۆزەخ ئەکا بە بەهەشت و پێرار ئەمڕۆ بە یادگاری لە فەیسبووکەوە بۆیان ناردبوومەوە کەوا لە وەها ڕۆژێکا ئەمەت نووسیوە ئێمە پێشکەشی تۆی ئەکەینەوە منیش ئەو یادگاریەم کرد بە وتاری جومعە بۆ ئێوە و بۆتانی ئەخوێنمەوە بەو ئومێدە ئیشاڵڵا ئیستیفادەی لێ بکەین و سوودی لێ وەربگرین چونکە ئەو کات و ساتە کە نووسیومە لە سیانزەی ڕەمەزانی هەزار و چوار سەد و سی و شەش لەوەچە دوور بووبم لە جەنجاڵ و لە دنیا نهێنییە گەورە و گرانبەهاکەی بوونەوەر. نهێنییەک هەیە لەم بوونەوەرەدا زۆر گرنگ و گەورەیە و گشت کەسیش ئەتوانێ ببێتە خاوەنی و مەرجێکی قورسی وای نییە لە توانای مرۆڤدا نەبێت جێبەجێی بکات. ئەم نهێنییە تاڵ شیرینەکە دوور نزیک دەخاتەوە، کەم زۆر دەکات، تاریک ڕووناک دەکاتەوە و جوان جوانتر و پیریش ڕەزا شیرین دەکا. ڕەشت لا سپی دەکات و ئاسوودەیی بە دڵت دەدات و شەو بێ خەم سەر ئەنێیتەوە. هەمیشە دنیا لەبەر چاوت وەک بەهار خۆی دەنوێنێ. لە کەپر و چادر و ماڵی دارین و کۆشکی ڕەنگیندا ئەم نهێنییە بەردەوامە و بریسکەی دێت. ئەم نهێنی بوونەوەرە لە ئاسمانەکان و زەویدا، لە دەریاکان و کێوەکان و بیابانەکاندا جێگەی نابێتەوە. تەنها لە یەک جێگادا جێی ئەبێتەوە و ئۆقرە دەگرێ کە بە ئەندازەی مستەکۆڵەیەکە و گشت کەسیش هەیەتی. فەقیرێک کە ئەم نهێنیەی دەست کەوت دەوڵەمەنترینی دنیایە، نەخۆشێک دەستی کەوت نکە و بۆڵە و مشقەی نایە و نەخۆشیەکەی بە خەڵات تێدەگا، گەنجێک کە بوو بە خاوەنی خۆی بە رۆسەمی زاڵ ناگۆڕێتەوە و هەرگیز نازانێ ماندووبوون چیە، سەرکردە و پاشایەک، ڕێی لەم نهێنیە کەوت، وڵات بە بەهەشت دەکات و هیچ دوژمنێک غیرەتی ئەوەی نابێ تەماح لە وڵات و میلەتی بکا. هەرکەس خوا ئەم خەڵاتەی پێ بەخشی شێر و پڵنگ و گورگ و سەگ دەبنە پاسەوانی دەرماڵی. دڵنیام دڵتان پڕ بووە و خەریکە دێوانە دەبن ئەم هەموو وەسف و پێهەڵدانەی من ئەڵێن ئاخۆ چی بێت ئەم شتە زێڕ و زیوە، دینار و دۆلارە، کۆشک و تەلارە، باخ و مڵکە، جوانییە، دەسەڵات و کورسی فەرمانڕەواییە، ژنی جوانە و مێردی پێکەوتووە، نا، نا، زۆر دوور مەڕۆن، لێرەیە، لەناو دڵدایە، خۆشەویستی و خۆشویستنە. خۆشەویستی ئەو شتەیە ونمان کردووە، خۆشەویستی ئەو شتەیە باری کردووە لە بەینی باوک و عەولادا، لە بەینی ژن و مێردا، لە بەینی مەسئول و میللەتا، لە بەینی دەوڵەمەن و فەقیرا، لە بەینی کەسدار و بێکەسا، لە بەینی خوێنەوار و نەخوێنەوارا، لە بەینی دکتۆر و نەخۆشا، خۆشەویستی ون بووە و باری کردووە، بۆیە ژیان بووە بە ژان، بۆیە دنیا بووە بە دۆزەخ، بۆیە سپیەکان ڕەش بوون، بۆیە دۆستەکان بە دوژمن دەرکەوتوون لەبەر چاومان. لە خواوە دەست پێ بکە. خۆشەویستی خوا هەر کەس بیبێ ئەرک و عیبادەتەکان بە خەڵات ئەزانێ، ئەرز و ئاسمان و بوونەوەر هەمووی خۆش ئەوێ چونکە ئەزانێ ئەمانە شاکاری دەستی خۆشەویستە حەقیقیەکەی ئەون کە خوایە خۆشەویستی خوا هەرکەس بەدەستی بێنێ نەبوونی و نەخۆشی و غەریبی بەخەڵاتی خوا ئەزانێ چونکە ئەزانێ چونکە ئەزانێ هەرچی خۆشەویست بە خۆشەویستەکەی بکا حیکمەتێکی تیایە، ئەو خراپەی ئەمی ناوێ، جا کە ئەم پەی بە گەنجینەی شاراوەی ناو ئەم تاقیکردنەوەیە نابا، دڵنیایە کە دوایی بۆی دەردەکەوێ و بە خێر ئەشکێتەوە بە سەریدا. وەک متمانەی دایکی موسا بە خوا کاتێک ئەفەرموێ ئەگەر. ترسایت لەوەی فیرعەونەکان موسا بکوژن شیری بدەرێ و بیدە بە ئاوا بۆت ئەپارێزم و بۆت دەگێڕمەوە و دەیشیکەم بە پێغەمبەر خۆشەویستی خوا و بەندە وەک متمانەی هاجەر بە خوا کاتێک ئیبراهیم ئەیباد لەگەڵ ئیسماعیلی ساوای شیرەخۆر لە وادی غەیرە زی زەرعن بەجێیان دەهێڵێ و هاجەر ئەڵێ ئیبراهیم مەڕۆ بەجێمان مەیەڵە ئیبراهیم لا ناکاتەوە ئیبراهیم ئەمە کاری خۆتە یا کاری خوایە ئەویش ئەڵێ کاری خوایە ئیتر هاجەر ئەڵێ دەبڕۆ خوا پەکمان ناخا و ئاگای لێمان دەبێ. وەک متمانەی موسا بە خوا کاتێک لەشکری فیرعەون نیشتوونەتە سەر خۆی و هاوەڵانی و بەحریش پێشی لێ گرتوون و هاوەڵان دەڵێن ئەرێ وەڵڵا گیراین ئەویش ئەڵێ کەللا ان معی ربی سیهدین خوام لەگەڵە و ڕێنماییم دەکا و دەمپارێزێ. وەک متمانەی ئەبوبەکر بە خۆشەویستەکەی کە قوڕەیش دەڵێن محەمەدی هاوەڵت ئەڵێ ئەمشەو ڕۆشتم بۆ بەیت المەقدس و گەڕامەوە ئەویش ئەڵێ ئەگەر ئەو ئەوەی وتبێ ڕاست دەکا من لە شتی لەوە گەورەتر باوەڕم پێکردووە کە هێنانی وەحیە لای خواوە لە ئاسمانەوە بڕوام پێکردووە. وەک متمانەی خەدیجەی گەورەی دایکمان کە نوری چاوەکانم لە ئەشکەوتی حیرا دێتەوە و ئەڵێ دامپۆشن خەدیجە لە خۆم ئەترسم ئەڵێ نا سوێند بەخوا خوا شتی خراپ بەرامبەر بە تۆ ناکا خۆشەویستی خوایە ڕابیعەی عەدەوی وا لێدەکا بڵێ یا لیت بینی و بینک عامر و بینی و بین العالمین خراب یا لیتک تحلو و الحیاة مریرە و کل ما فوق التراب تراب خۆشەویستی خوا و رسول اللە بیلال بەرگەی داخکردن و بەردی زل لەسەر سک دانان و برسێتی دەگرێت و وردی زمانی احد احد خۆشەویستی رسول اللە یە سەوبان بە بێ نەخۆشی کز و زەرد و لاواز دەبێ تا نوری چاوەکانم ئەڵێ برا ئەوە خەیرە وات لێ هاتووە ئەڵێ من رۆژی پێنج جار تەنها لە نوێژەکانا بە خزمەتت ئەگەم ئەترسم بمرم لەو دنیا تۆ رسول اللە و خاتم الانبیائی من ناگەمە لای تۆ ئەویش ئەڵێ خەمت نەبێ المرء مع من احب، ئینسان کێی خۆش گەرەک بێ لەگەڵ ئەوا بێ. خۆشەویستی رسول اللەیە. قورەیشیەکان، قورەیشیە نەگبەتەکان بەرد و خۆڵ و زبڵیان بەسەردا دەکرد و تف و جنێویان پێ ئەدا و شێتە و درۆزنە و کوڵێنانی و سیحربازیان پێ ئەوت، بەڵام مەدینەییە خواتێداوەکان نایەڵن یەک تنۆک ئاوی دەستنوێژ و تفی دەمی و مووی سەر و ڕیشی بکەوێتە سەر زەوی و قورعەی بۆ ئەکەن و بەشی ئەکەن. خۆشەویستی خاکە رسول اللە لا ئەکاتەوە بەلای مەککەدا و ئەگری و ئەڵێ وەڵڵاهی خۆشەویسترینی وڵاتی لەلام دەریان نەکردمایە مەککە بەجێم نەئەهێشتی خۆشەویستی شاخەکانە ئەفەرمێ ئوحود ئێمەی خۆشەوێ و ئێمەش ئوحودمان خۆشەوێ خۆشەویستی رسول اللە یە بۆ هاوسەرەکەی خەدیجە پاش چەند ساڵ مەڕێک سەردەبڕن ئەڵێت ئەو پشکە بەرن بۆ فڵانە پیرەژن ئەوە رەفیقی خەدیجەی هاوسەرمە و زەمانی خەدیجە هاتوچۆ یەکتریمان ئەکرد خۆشەویستی عایشەیە لە دڵی سەروەردا کە لە جامێکا ئاو ئەخواتەوە و ئەویش دەم و لێوی ئەگێڕێ بە هەموو دەوران دەوری دەفرەکەدا تا دەمم بەر جێگە دەمت کەوێ ئای عایشە خۆشەویستی دایکان بۆ ڕۆڵەکانیانە بەرگەی ئەو هەموو شەونخونی و گریان و میز و پیسایی و بڕ و بیانووە بگرن خۆشەویستی نیشتمان نیشتمان و گەلە سەرباز و پێشمەرگە جەنگاوەرەکان بەرگەی شەڕە شمشێر و گوللە و برینداری و شەهیدی و دووری لە ماڵ و مناڵەکانیان بگرن، خۆشەویستی ماڵ و منداڵە وا دەکات لە کرێکاری دەستقڵیشاو لە سەرمای زستان و گەرمای هاوینە بەرگەی ئیشی قورس و شیلاوگی عارەقی ناوشان بگرێت، خۆشەویستی شیرینە فەرهادی وا لێکرد کێوی بێستون داتاشێت تا قەوسان دروست بکا خۆشەویستی کوردستانە مامە حسەینی مەیگۆڕێی والێکرد شاخێک کون تێبکا و چەندین ژوور و هەیوان و داڵان و گۆڕی تیا دروست بکا خۆشەویستی مرۆڤ و کوردستانە وشیاری بیاوێڵەیی والێدەکا دوو جار و چوار چوار جار شەهید ببێ و هەردوو لاقی دابنێ و کۆڵیش نەدا لەمین هەڵگرتنەوە و پاککردنەوەی کوردستان و شەهیدی زیندوو بێت خۆشەویستی وەلیە بۆ شەم کە داوا دەکا وەسیەت دەکا گۆڕەکەی لەسەر رێگای جاف و گۆران بێ خۆشەویستی خۆشەویستی زانایانە بۆ زانست خەوی لێ تارەکا خۆشەویستی جوتیار و باخەوانە بۆ باخ و کێڵگەکەی دڕک و داڵ و قەڕام و چڵ و چێو و جۆماڵ و کێڵان کۆڵی پێ نەدا خۆشەویستی پارەیە بازرگانی چاوچنۆک کوێر دەکا خواردنی خراپ و بەسەرچوو مادەی زیان بەخش بێنێتە وڵاتەکەی کە دوور نیە دواتر مناڵەکانی خۆشی تووشی ئەو دەردە بێ دەرمانە ببن کە باوکیان ڤایرۆسەکەی هێنا خۆشەویستی کورسی و پلە و پایە و ناو و ناوبانگە بەرپرس و سەرکردە و سەرۆک کۆمار و پاشاکان گازیان گرتووە لە کورسیەکانیان وەک زالو بەری نادەن. خۆشەویستی هەوێنی مەیینی شیرە، خوێنی خوێی چێشتە، کاکڵەی قسەیە، خۆشەویستی کلیلی کردنەوەی دەرگا داخراوەکانە و کردنەوەی گرێ کوێرەکانە، خۆشەویستی زەردەخەنەی لێوە، فرمێسکی چاوە، باوەشی گەرمە بۆ ئازیزێکی تۆراو پاش بیرکردنەوە و گەڕانەوەی خۆشەویستی، تێزابی تواندنەوەی ژەنگی دڵ و کینەی دەروون و ڕقی ڕەقە لە خەڵک، خۆشەویستی چەسپ و چیمەنتۆی نێوان دوو بەردی ڕەق و دوو بلۆکە جۆشیانەدا پێکەوە، خۆشەویستی چڕینی هۆرە و نارۆکەی گۆرانییە، پێپێواڵێ و مل خوراندنی ژنێکە بۆ مانگاکەی تا شیری بۆ دابدا. خۆشەویستی، خۆ گیڤکردنەوەی، خۆ گیڤکردنەوە و باڵەکی ڕەو، پەلاماری مریشکە بەکڕێکە بۆ ئەوانەی ئەیانەوێ ئازاری جوجەڵەکانی بدەن. لە کۆتاییدا خۆشەویستی لە بازاڕ نافرۆشرێت، لە مزگەوت نابەخشرێتەوە، لە قوتابخانە ناخوێنرێت. خۆشەویستی. تا نەت بێ نازانی چیە تا نەی چێژی نازانی تامی چیە دا یەک جار تاقی بکەرەوە لە بری ڕق و کینە لە بری ڕەش بینی بە کاری بێنە ئەگەر زەرەرت کرد پێمان ببژێرە و گلەیی دنیامان لێ بکە یەک ڕۆژ بە خۆشەویستیەوە لە ماڵ دەرچۆ و بە خۆشەویستیەوە سەیری مرۆڤەکان بکە خزم و بێگانە کافر و موسڵمان، دەوڵەمەن و هەژار، سەی دار و بەرد و ئاووهەوا و شاخ و شیو بکە و بزانە ڕۆحت چەندە ئاسوودە و ئارامە، خەوت چەندە خۆشە، دنیا چەند ڕوونە، قورس چەند سووکە، تاڵ چەند شیرینە، خۆشەویستانم جا من زۆر جۆری خۆشەویستیم بۆ باس کردن و ناوم برد بەڵام ئایا ئەزانن هەرچی جۆری خۆشەویستیە تەمەنی کورتە وەک گوڵاڵەی بەهار و وەک ناسکی مناڵ وەک خەوی خۆش وەهان ئەگەر هەوێنی خۆشەویستی ڕاستەقینەیان تێ نەکرێت کە خۆشەویستی خوای باقیە کە فەناو تیاچوون ڕوی تێناکا ئاسک و تاوس و بولبول و گوڵ هەمووی بەسەر ئەچێ، ئەبڕسکێ، ئەپووکێتەوە و کاڵ و کوێر دەبێتەوە، بەڵام کە تنۆکێک لە خۆشەویستی، الودودی، تێ بکەی، هەموویان ڕەنگەگرن، وەبەر ئەگرن و تێکەڵ بە بەحری بێ پەی دەبێ، عەقڵ، عاقڵ زۆری دائم نادا بە کەمی زائل، دانا لە جێگایەکدا دانانیشێ ئاو بڕواتە ژێری و والذین آمنوا اشد حبا للە بەڕێزان بڕیار بدە هەوڵ بدە ڕقت لە کەس نەبێ هەوڵ بدە ئەو دڵە دەستکاری بکە رسول اللە پێش ئەوەی بێ بە پێغەمبەر خوا دەستکاری دڵەکەی کرد هاتن تەشریحی قەلبیان کرد ڕەشیەکەیان لێ دەرهێنا ڕقەکەیان لێ لابرد پاک و بێگەرد شۆردیان بۆیە ئەوەی بەردی لێ ئەدا ئەوەی تفی تێ ئەکرد ئەیو اللهم اغفر لقومی فانهم لا یعلمون بەوە گرەوی بردەوە بەوە سەرکەوت کێ ئەیباتەوە ئەم کوردە داماوە ئەم میلەتە هەڵخەڵەتاوە شەو و ڕۆژ دەیان کەناڵ فێری ڕقی ئەکەن فێری جنێوی ئەکەن فێری نەفرەتی ئەکەن فێری توڕەیی ئەکەن فێری شکاندنی ئەکەن فێری سوتاندنی ئەکەن ئەم میلەتە خۆی ئاگری تێبەربووە دەیان جار سوتاوین دەیان جار برژاوین دەستێکمان ئەوێ، زمانێکمان ئەوێ، چاوێکمان ئەوێ، باوکێکمان ئەوێ، خەمخۆرێکمان ئەوێ، فێری خۆشەویستیمان بکە، فێری لێبوردەییمان بکە، فێری گەورەیی عەفوومان بکە، وەک رەسول اللە قورەیشی عەفوو کرد، دوای بیست و یەک ساڵ کە گەڕایەوە فەتحی مەکەی کرد، اذهبو فانتم الطلقاء بڕۆن ئازاد بن کەس کاری نیە بەسەرتانەوە ئیمامی عەلی خوای لێ ڕازی بێ لەگەڵ کافرێک هاجەنگا دای بە عەرزا ئیمامی عەلی کابرای دا بە عەرزا پێی نایە سەر سنگی خەریک بوی بیکوژێ کابرا یەک تفی کردە ناوچاوانی ئیمامی عەلی ئیمامی عەلی لە یەک چرکە ساتا بیرێکی کردەوە، قاچی لابرد و شمشێرەکەی لابرد وتی، هەڵسە بڕۆ! بڕۆ! وتی، بۆ ئازادت کردم؟ وتی، ئەترسم لە ترسی تفەکە و لەبەر خۆم بتکوژم. نا، ناتکوژم، عەفوتەکەم. گەورەیی، لێبوردەیی، خۆشەویستی چەند موهیممە، پیاو بە ژنەکەی بڵێ، بە دایکی مناڵەکانی بڵێ کە پارشێو سەعات دوو ئەڵەستا چێشتی تازە، ئاوی تازە و میوەی تازەی بۆ دانای، سفرەکەی ڕازاندیتەوە، ئەوی پیاوە کە ئەڵسە وەختی پارشێو و بانگە. چەند موهیمە بڵێی دەستت خۆش بێ خۆشەویستەکەم، ئازیزەکەم، چەند موهیمە ژن بە مێردەکەی بڵێ مانوو نەبی بەخێر بێیتەوە خۆشەویستەکەم، ئەو کاتە ئیسراحەت لە ماڵا دروست ئەبێ، ئەو کاتە ئارامی ڕۆکاتە دڵەکان، ئەو کاتە بەرد ببارێ، تۆ چونکە دڵت خۆشە بەرگەی دەگری، ئەو کاتە هەرچی زلهێزی دنیایە هجوم بکا بۆ کوردستان دەرەقەتی میللەت نایە، چونکە میللەت دڵی خۆشە، چونکە میللەت بەختەوەرە، بەڵام ئەگەر لە ناوە ڕووخاین بەرگەی کزەبایە ناگرین. ئاخر قسەم ئاگایشتان لێ بێ بزانن کێتان خۆشەوێ خوای پەروەردگار هەر کەسێکت خۆش گەرەک بێ لەگەڵ ئەوا کۆتەکاتۆ بێ دینت خۆش گەرەک بێ لە قیامەتا لەگەڵیای پێغەممەرت خۆش گەرەک بێ لەگەڵیای المرء مع من احبه کێت خۆش گەرەک بێ لەگەڵەوە حەشرەکرێی لەوەی کەوا سواری بوون بیانهێنەرە خوارەوە خوایە وایان لێ بکەی خەمی ئەم میلەتە بخۆن خەمی ئەم وڵاتە بخۆن خەمی ئەم هەموو ئاگرە بخۆن دەوری داوین خوایە ئێمەی میلەتیش وا لێ بکەی چاک و خراپ لە یەک جیا بکەینەوە بە هەموو دەهۆڵ و زورنای هەڵپەڕکێمان نەیە بە هەموو گۆرانیە چەپڵە لێ نەدەین خوایە ڕەحم بە مردوەکانمان بکەی لێیان خۆش بی